لەمەشەوە بۆمان دەرەکەوێت ئەگەر کەسێک بێت و بڵێت زەوی گوندەکەی ئێمە تەنها دەبێ حەیوانی خەڵکی گوندەکەی ئێمە حەیوانی تیا بلەوەڕێنن هی گوندی دراوسێمان یا خەڵکی ناوچەیەکی تر ناتوانن حیوانەکانن بهێنە ئێرە کارێکی ناشەرعی و ناپەسەندە بۆ لەبەرەوەی ئەوە مڵکی تۆ نیە خی گەورە ئەو گژوگەیە ڕواندووە تۆ چۆن حەقت هەیە لێی سودمەند بی هەموو خەڵکێکی ترش هەیە بۆی لێ سودمەند بێت یعنی بۆ نمونە گەر ئێستا هەنێک شوانی عرب بێن لە کوردستانە حیوانەکانیان بلەوەڕێن یا هەنێک خەڵکی کوردستانی خۆمان حیوانەکانیان ببن لە شوێنێکی تر لە جنوبی عێراق یا لە ناوەڕاستی عێراق حیوانەکانە بلەوەڕێنن ئەوانەی تر بۆیان هەیە ڕێگری لە ئێمە بکەن یامە ڕێگری لەوان بکەین شەرعەن ئەتوانی؟ نەخێر یعنی ئەوە گژوگیایە خوا بارانی باردوو باراندوو ڕواندوێتی درەختێکە درەختێکی دەشتیە سروشتیە خی گەورە دەیڕوێنێت یا ئەمانە بۆ خەڵک نییە منعی بکا لە خەڵکی تر بڵێ هەرچی درەختی و شاخەیە هی منە بۆ کەس نییە لی ببا یا هەر کەسێک دێ لی دەبا دەبێت پارەمەنداتێت حەقی خۆیانە سوودمەند ببن بەو ئاوە ئەو کەسی کە دەکەوێتە سەرەوە ئەو لە هەمووی لە پێشترە ئەنجا ئەوەی سەروتر ئەوەی سەروتر تاوەکو دەگاتە خواری خوارەوە ئەوەی وەها لە سەرەوە تاکو قلە پێەکانی ئاپەڕەقەکانی ئاوەکە دەگرێت بۆ زەوەکەی خۆی منی بڵێن بە ئەندازەی چوار پەنجەیە سێ پەنجەیە ئەتوانێت بەری ئاوەکە بگرێت لەوە زیاتر ناتوانێت بەرزی کاتەوە بۆی ئاوی زۆرتر بۆ بمێنێتەوە ئەنجا بەری دەدات بۆ ئەوەی خوارەوەی خوێ ئەوەی خوارەوەی خوێر بە هەمان شێوە کە بینی بێتدان خەڵکانێکی مەرەزاکەن ئەو ئاوە بەسەر زەویەکەی ئەو دادێت ئەتوانێت تاکو قاپەڕەکەی یان خولەکەی بگرێتەوە ئەنجا چێتە ناو زەوی ئەوی خوارەوەی ئەویش ئەوەندە بیگرێتەوە ئاها هەتاوەکو دەڕاتە خوارەوە یعنی ئەگەر ئەمەی سەرەوە کە ئاوەکەی لێوە نزیکە ئەگەر بێت و هەندە ساترێکی بۆ بکات بۆی زۆرترین ئاو بۆ زەویەکەی ئەم بێت دروستە نەخێر ئەوە ئاوێک کە خوای گەورە بەڕێی کردووە هەموو خەڵکە بۆی هەیە لێی سوودمەند بێ بەڵام کێ ئەحەقتر و لە پێشترا ئەو کەسی کە لێ ئەوەنجێک یعنی نابێ خاوەن زەوەکانی خوارەوە بڵێن کاکە تۆ نابێ هیچ لەو ئاوە بۆ خۆت ببیت ئەبێ بێتە خوارەوە بە ئێمە بەچی حەقێک تۆ ئەو منعەکەی بەر مەحرومەکەی لەوەی کە سوودمەند بێ لەو ئاوە هیچ بەڵکو ئەو لە تۆ لە پێشترە لە بەرەوەی ئەو نزیکترە ولا يجوز منع فضل الماء ليمنع به الكلى دروست نییە ئاوێک کە لە خۆت زیادە بیگریتەوە بۆ ئەوەی ئەو خەڵکانەی تر سوودمەند نەبن لە بەرهەمی ئەو ئاوە کە ڕواندنی گژوگیار بڵێ ئەو ئاوا کە من خۆم پێویستیم پێ هەیە بەکاری دێنم ئەوەشی کە لە من زیادە نەیاڵم بێت بۆتە تاوەکو ئەو سوودمەند نەبێت لە ئاوەکە بۆ ڕواندنی ئەو پوش و بژوگیایی کە سەوز دەبێت ئەوە جایز نیە لەبرێن ئەوش حەقی خۆیەتی لێ ببات بەڵام ئەگەر کەسێک بیرێکی کەند بە پارە مەساریف و خەرجی تیا کرد جیرانەکانی دەتوانن بڵێن دەبێ ئەو ئاوەی کە لە خۆت زیادەبی دەبێ ئێمە نەخ ئەوە مڵکی خۆیەتی بۆ ئەوەی ئەو حەیوانانەی کە هی بەیتولمالی مسوڵمانانە لەوێ تیا بلەوەڕن لە کاتی پێویستیدا یعنی حاکم و قاضی ئەڵێ ئەو منطقەیە بۆ هیچ کەسێک نییە حیوانی تێبێت لەبەر مەسلح و لەبەر حاجە ئەوە دروست ئیمام ئەمە دەکات نەک خەڵکی ئاسایی بڵێن وەڵام ئەو دەشت و دەر و شاخ و کێوەی کە هی گوندەکەی ئێمەیە سەر بە گوندەکەی ئێمەیە ئێمە قبوڵ ناکەین هیچ کەسێک حیوانەکانی تیا بێنێت بۆ خەڵک نییە ئەو مەنع بکات بەڵام ئیمام دەتوانێت ئەوە بکات و بچێن بە سەردەمی پێغەمبەردا عەلەیهی سەڵات وسەلام ئەمە کراوە ئەلا وئین لکل ملک حیما وحیما اللە محارمه حیما ئەوەتانێ شوێنێک قەدەغە بکەی لەوەی کەوا خەڵک حیوانی تێ بکات ويجوز الاشتراك في النقود والتجارات دروستە پارە تێکەڵ بکرێ بە شەریکی بۆ کاسبی پێکردن یان تجارەت و بەنگە بازرگانی کردن دوو کەس یا چەند کەسێک دەبن بە شەریکی یەکتر لە ئەم پارە لە ئەو پارە یان هەردووکیان هەڵ ئەدەن عقل و مشکی خۆیان زانیاری خۆیان توانای جستەیی خۆیان توانای مادی خۆیان بەکارێنن بۆ کاسبی کردن ويقسم الربح على ما ترضيا عليه قازانجەکە دابش دەکەن بە پێوەی کە خوان سێ ڕازنێت بزان دوو کوتە سێ کوتە چوار کوتە پێنج کوتە بۆ نمونە دوو کەس دەبێن بە شەریک ئەم ئەڵێ من یەک لە سەر سێی قازانجەکە بم تۆ دوو لە سەر سێی بدە مادام هەردوولا ڕازی بن هیچ گرفتێکی تیان یەکیان دەڵێ من یەک لە چوار دەبم تۆ سێ لە سەر چوار بە من نیوە دەبم تۆ نیوی ببە حسب اتفاقی هەردوولایەنە وتجوز المضاربة ما لم تشتمل على ما لا يحل مضاربش درسته ئەگەر شتێک لە خۆ نەگرێت کە حەرام مضاربە چیە؟ کەسێک هەیە پارەی هەیە سەرمایەی هەیە کەسێکی تر هەیە پارە و سەرمایە بەدەستەوە نیە ئەم پارەکەی خۆی دەدا بە ئەو ئەم ئیشی پێ دەکات اتفاقەکەن لەسەرەوەی کەوا لە قازان لە بۆ نمونە دوو لە سەرسێ بۆ کەسێ وایش بە پارەکە دەکا یەک لە سەرسێ بۆ کەسێک کە خان پارەکەی بۆ نموونە کەسێکی کەسێکی دەوڵەمەندمان هەیە دوو دەفتەر پارەی هەیە خۆی کاتی ئیش پێکردنی بۆ پارە نییە یان زانیاری نییە لە ئیشکردن بۆ پارەی بخاتە پرۆژەیەکەوە کاسبی دەکات کەسێکی ترمان هەیە بێکارە ئیش ئەزانێ بکات بەڵام پارەی بەدەستەوە نیە سەرمایە بەدەستەوە نیە توانای ئیشکردنی هەیە بەڵام پارەی بەدەستەوە نیە ئەم دوو دەفتەرەکەی خۆی دەداتە ئەو پارە لە ئەم ئیشکردن لە ئەو کاسپی پێ دەکان بە حەسەب ئەوەی کە ئیتیفاقی لەسەر دەکەن بۆ نمونە دەڵێن دوو کت بۆ کەسێک کە ئیشە کات لە ڕوحەکە یەک کتی بۆ ئەم ئەگەر مانگێک ئیشی کرد بۆ نمونە ئەو کابرایە پازدە وەرەقە قازانجی کرد دە وەرەقەی بۆ ئەو کەسێ وای ئیشی بە پارەکە کردووە پێنج وەرەقەی بۆ کێیە بۆ خاوەن پارەکەی لە ڕوبحا شەریکن بەپێی ئیتیفاق بزن دوو کوتە سێ کوتە چوار کوتە حەسەب اتفاقی هەردوو لایەن قازانجەکە دابەش دەکرێت بەڵام لە کاتی زەرەرە ئەوە ئەو کەسەی وا ئیش دەکات جوهد و مادووبوونەکەی بە زەرەرە دەچێت ئەو کەسی کە خاوەن پارەکەیە ئەو زەرەرەکە دەبژێنێت عینی بۆ نمونە ئەگەر بۆ مانگی دووهەم کابرا ئیش بە دوو دەفتەرەکە دەکات سەرمان کە حسابات دەکات سێ دەکات بۆتە دەفتەرێک و 95 وەرەقە پێنج وەرەقە بە زەرەر ڕۆیشتوە کێ پێنج وەرەقەکە دەبژێرێت خاوەن پارەکە نابێ بوترێ وەڵام مادام لە قازانجە شەریکی نەبێ لە زەرەریشە شەریک بین لە پارەیە ئەو کابرێک ئیشی بە پارەکە کردۆش زەرری کردو زەرەکەی ئەو چیە یەک مەنگیشی کردو هیچی دەست نەکەوتو یعنی نابێ هەم جوود و ماندووبوونەکەی بە زەرەر بچێ هەم پارێش زەرەر ببژێرێت کە لەم مەسەلەدا زۆربەی هەمە زۆری خەڵک بەڵکو توانی بڵێ هەموو خەڵک ئیلا دانەدانەیەک نەبێت ئەڵێن ئەگەر ئەو پارەیە لە قازان و زەرەر شەریک نەبێ بێتە ڕیبا و غەڵەت لە مضاربە کە پارە لە طرفێک بێت ئیشکردن لە طرفێکی تر بێت لە کاتی قازان لە حەسب اتفاق ڕوحەکە بەشەکەن لە کاتی زەرەرە زەرەرە مادەکە خاوەن پارەکە دەیبژێرێت زەرەری جوهد و ماندووبوونەکە کێ دەیبژێرێت ئەو کەسەی کە ئیشەکەی کردو کە هیچی دەست ناکەوێت یعنی ئەوە عدل نییە بڵێن کاکە تۆ یەک مانگە ئیشت کردو هیچ دەست بۆ نەماوەتەوە بێ ئەڵا بڕێک لەو زەرەرە مادیش ببژێرە ئەوە بێتە دوو زەرەر ئەم مەسەلەی بیزانە وتجوز المضاربة ما لم تشتمل على ما لا يحل ئەگەر چەند کەسێک هاوبەشن لە پانتایی و ڕێگەیەکە بۆ نمونە چەند کەسێک زەوی فەلاحەتیان هەیە ڕێگەیەک لە بینی زەویەکانە هەیە بۆ ئەوی پێ بێن و بڕۆن بۆ جووتکردن بۆ دروێنەکردن بۆ پاکشکردنی خەلەو خەرمانیان ئەم وتی، کاکە ئەم زەویەی بەینمان هەندە پانە، ئەوی تر ئەڵێ نە هەندە پانە، ئەکرێتە چەندێک؟ ئەکرێتە حەوت باڵ، معنی حەوت باڵ دائەنرێت بۆ ئەوەی کە کێشەکان بۆ یەکلا بکرێتەوە، ئەوەندە ئەبێتە پانتایی ڕێگەکەی نێوان هەردوو زەویەکە، ئەگەر خۆیان ڕازی بن زیاتر بێ گرفتمان نییە بەڵام ئەگەر ئەم وتی کاکە هی تۆ هاتووە بەلای منە یا ئەوتی هی تۆ هاتۆ بەلای منە ئەوە حەوت باڵە نێوانیاندا ئەندرێت و دوای کۆتایی پێهێنرێت ولا يمنع جار جاره يبرز خشبة في جداره دروست نییە دراوسێ ڕێگری لە دراوسێکەی بکات داری سەربانی خانووەکەی بکاتە ناو دیوارەکەی گە بەبیرتان بێت جاران وەچش هەندێک لە گوندەکان لە هەندێک شوێنەکان سەربانی خانوو بەدار دەگرێت دارچناری لەسەر دانرێت ئەین تۆ پێویست بەوە هەیە ئەو دارێک کە هاتە بیکەی لەسەر دیواری جیرانەکەت یعنی بۆ نمونامە بڵین خانۆکەیە ئەمە خانووی جیرانەکەی تۆیە دارەکە تۆنی بکەی بە ناو دیوارەکەی و دەیا لەسەر دیوارەکەی و دانی ناوی ئەم دراوسێ بڵە وڵا کاکە من ڕازی نام بۆ خۆت بڕۆ تۆش دیوارێک دروستکە و بەس تەنها بچێتە ناو دیوارەکەی خۆتەوە یا لەسەر دیواری خۆت داینە ناوێ بێت ئەم دیوی منە ئەوە حەڕامە دراوسێ و حەقی بەسەر دراوسێەوە هەیە کە تۆ داری سەربانی خانۆکە بچێتە ناو دیوارەکەیەوەدا یا لە سەربانی دیوارەکەیەوە داینە ولا ضرر ولا ضرار بين الشركاء نابێ زەرەر لە کەسێک بدەیت بە مەبەستی قازانج گەیاندن بە خۆت یان زەرەری لێ بدەیت بەبێ ئەوەی قازانجیش بە خۆت بگەیەنی لە نێوان شەریکەکان ئین زیان گەیاندن بە شەریکەکەت بە هیچ شێوەیەک جایز نییە چی بە مەبەستی ئەوەی کە تۆ قازانج بکە یا قازانج نەکەی نابێت زەرەری پێ بگەیەنیت ومن ضار شريكه جاز للإمام عقوبته عقوبته بقلع شجره أو بيع داره ئەگەر شەریکێک زیانی بە شەریکە گەیان ئەچێ شکات دەکات لای ئیمام لای قازی قازی دەتوانێت عقوبەی بدا ئەگەر بۆ نمونە دارێکی ناوە لە ناو زەوی کەسێکی ترا دارەکەی هەڵەکەنێت یان خانۆکەیان زەویەکەی پێ ئەفرۆشێت ناچاری ئەکا بە فرۆشتنی یاخوا حاکم خۆی دەیفرۆشێت بۆ ئەوەی زەرەر لە دراوسێکەی تری دوورخاتەوە باب الرهن رهن تەوثیقەیە یعنی کەسێک قەرزی لە کەسێک کردووە کابرای خاوەن قەرز بە قەرزارەکە دەڵێ بۆ ئەوەی من دڵنیا بم تۆ قەرزەکە لە کاتی خۆیا ئەهێنیتەوە شتێکم لەلا بە ڕەهەن دانێ ئەگەر قەرزەکەت لە کاتی خۆیان نەهێنایەوە من ئەو شتەی تۆ دەفرۆشم حەقی خۆمی لێ هەڵدەگرم ئەوەی لێ زیاد بدەگەڕنمەوە ئەی بۆ نمونە دەچی لە وازاڵ لە کتێبخانەی گەڵی ئەو کتێبم پێ بفرۆشە بە قەرز بەچەنێ دەڵێ بە پانزە هەزار وڵی کەی پارەکەم بۆ هێنیتۆ تۆ ئەڵێ دوو مانگی تر بتێنی هەشتا و سێ سورەی بەقەڕە هاتووە وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان مقبوضة ئەگەر لە سەفەرا بوو فرۆشتێکتان کرد کەسێک نەبوو بینوسێ بۆتان ئەتوانن ڕەهنێک مەقبوڵ بێت یعنی بڵین کابرای خاوەن قەرز ئەو شتێکە بە ڕەهنە وەری بگرێت لەو کەسێک کە قەرزار ئەی کابرا جولەکە وتی، شتێکم بەرێ بە ڕەهن لەلام بێ بۆوەی کە لە کاتی خۆیا پارەکەت بۆ نەهێنامەوە من ئەو شتە بفرۆشم ئەمە جائیزە يجوز رهن ما يملكه الراهن ملکی خۆی بێ ما يملكه الراهن و کەسێک کە ڕەهنەکە دەدات في دين عليه شتێک دەکا بە ڕەهن لە بەرامبەر قەرزێک کە لەلایەتی والظهر يركب واللبن يشرب بنفقة المرهون ئەگەر کەسێک بۆ نمونە وشترەکەی یا یا مەڕەکەی یا بزنەکەی کرد بە ڕەهن لە لای کەسێکە قەرجی لای هێناوە یان گوێ درێژەکەی یان ئەسپەکەی یان ماینەکەی یان شتێک لەوانە دەتوانین سواری ببیت هی کەسێکە لە لای تۆ بەڕەهندانراوە ئەڵێ ڕەهن یەکلا ناکرێتەوە کۆتایی پێ ناهێنرێت بەوەی کە ئەگەر کابرای قەرزار لە کاشی خۆیان پارەی نەبوو بیداتەوە یەکسەر ببێتە مڵکی دە ببێتە مڵکی ئەو کەسی کە خاوەن قەرزەکەی و قەرزی لە لای کابرای خاوەن ڕەهنەکەی بەڵکو ئەمە عادەتێکی جاهلیە ئیسلام ئەمەی هەڵوەشاندۆتەوە بە تەنها مجرد ئەوەی کە پارەی نییە تۆ ناتوانی ڕەهنەکەی بفرۆشیت یان ئەو شتێکەوە بە ڕەهن براوە یا بە ڕەهن لای دانراوە بیفرۆشێت بەڵکو عنی مەجال و دەرفەتێکی بۆ دەڕەخسێنی ئەگەر بێ ئومێد بوو ئەو کاتە دەتوانێت بیفرۆشێت و حەقەکەی لێ هەڵگرێتەوە باب الودیعە والعاریە وەدیعە شتێک لە لای کەسێک بەجێ دێڵی بە ئامانەت یان شتێک لە کەسێک استعارە ئەکەیت یان بە عفان شتێک بە استعارە دەدەی بە کەسێک یعنی دەێبا بۆ ماوەیەکی کاتی و ئەیهێنێتەوە بۆت کتێبێکی پێ دەدەی بە استعارە بۆ نمونە ئەیخوێنێتەوە بۆ دەهێنێتەوە یجب علی الودیع والمستعیر تأدیة الامانة الی من ائتمنه پێویستە لەسەر ئەو کەسەی کە شتێکی لەڵا بەجێ هێڵراوە و یان شتێکی بە ئیسیعارە بردووە بە ئامانەت بردووە ئەو ئامانەتی کە لایەتی بیگەڕێنێتەوە بۆ ئەو کەسەی کەوا بە ئەمی ڕاست کاردووە وەلا یەقل من خانه ئەگەر ئەو خیانەتی لێکرد نابێ ئەم خیانەت لە ئەو بکات یعنی بۆ نمونە تۆ کتێبێکت بە ئیسیعارە بردووە لە کەسێک ئەو کەسەی کە خاوەنی کتێبەکەیە تۆ قەرزێکت لەلایەتی نایداتەوە پێت ئەبێ بڵێ مش کتێبەکەت نادەمەوە نەخ ئەو خیانەتی کردووە تۆ نابێ خیانەتی لەکەی ئەو خراپی کردو توش نابێ خراپە لەگەڵاوکەی نە توش بۆ دێدت ئەبێ حەقەکەی وگەڕێنیتەوە ولا ضمان عليه إذا تلفت بدون جنايته وخيانته کابرا بۆ نمونە هەنێ ئەشیای هەیە لە لای تۆ بەجێ دڵێ ئەچمە سەفرێک و دێمەوە ئیشێکم هەیە دەچم و دێمەوە یان کتێبێکت لە کەسێک وەرگرتووە بە ئستیعاڕە لە لای تۆ ئەفەوتێت بەبێ ئەوەی کە تۆ دەست درێژی و کەمتەر خەمی بکەیت سەری یا بەبێ ئەوی خیانەتی دەکەیت ئەو شتێک کە ئەو لە لای تۆ بەجێ هێشتووە لەناو ئەچێ زیانی پێ دەگات بەبێ کە کەمتەرخەمی تۆ ئیهمالی تۆ بەبێ ئەوەی کە خۆت دەستت تیا هەبێت ئەوە ضەمان لەسەر تۆ نیە نایبژێت ینی بۆ نمونە کابرا سیارەکەی لای لای تۆ بە ئامانەت بەجێش تۆڵێ ئەم سیارە لە بەردەرگات ئەمەجێ دێڵم ئەچمە بازار و دێمەوە دەچمە شارێکی تر و دێمەوە کات دێتەوە سێ دەگە تایەکی تەقیوە تۆ بۆ یەبژێری نەخێر بەڵام ئەگەر خۆت دەستدرێژیت کردبێتە سەری یا ئیمادوت کردبێ و ئاگات لێ نەبووبێت دراوسێکانت هاتوێت و تایەکانت تەقاندبێت ئەو کاتە دەبێت تۆ ببژێریت وەلا یان کتێبەکەی داناوە لە ماڵ لە بەردەستی مناڵ سێرەکەی مناڵ وەرەقەکانی دڕاندووە دەبێت چی پێ بکەیت دەبێت ببژێت یا چایی بەسەرا کراوە یان بەس مڕەتمی لەو بابەتەن ولا يجوز منع الماعون ماعون، ئەو شتانەی کە پێداویستی ڕۆژانەیە، دراوسێ ئیشی بە دراوسێ ئەکەوێت، کە بڵێی نایدەم گوناهبار ئەبیت. کەسێک پێویستی بە قەڵەمێکە، بە مزاحەیەکە، بە دەفتەرێکە، بە شتێکە پێویستە بیدەی پێی. وئیطراق الفحلی کەسێک لەگەڵ ڕێزم بۆ ڕێزتان وشتری نێرینەی هەیە یا کەڵەگای هەیە یا بەرانی هەیە یا خرتی هەیە یا کڵەشێری هەیە جیرانەکەت پێویستی پێ ئەبێت دێت داوات لێ ئەکا خۆی حەیوانی نێرینەی نییە داوات لێ دەکا بڵێ نایدەم تۆش بۆ خۆت بچۆ بکڕە وحلب المواشي لمن يحتاج إلى ذلك تۆ مانگات هەیە وشترت هەیە مەڕ و بزنت هەیە دراوسێکەت ئەبێ بیدەی پێ بە ئامانەت تاوەکو دەیهێنێتەوە باب الغصبی دەست بەسەراگرتن ماڵداگیرکردن ماڵ بە زەوت بردن چی زەویە دوکانە جلوبەرگە پێداویستی ڕۆژانەیە دەستی بەسەر ئاگرێت و بڵێ یا کتێبە ماڵی کەسێکە دەستی بەسەر ئاگریت و زەوتی بکەیت یەتەم الغاصب ئەو کەسێک کە ماڵی خەڵک زەوت دەکا و دەستی بەسەر ئاگرێت تاوانبارە بێت گوناهبارە بێت ویجب علیه رد ما اخذ پێویستە ئەو شتێک کە دەستی بەسەرا گرتو و زەوتی کردو و بردوێتی بیگەڕێنێتەوە بە خاوەنەکەی ولا يحل مال امرئ مسلم الا بطيبة من نفسه ماڵی هیچ کەسێکی مسلمان بۆ کەسێکی تر حەڵاڵ نییە ئیلا مەگەر لە ناخەوە پڕ بە دڵ ڕازی بێت یعنی حتا گەر بە ڕووگیری و ئحراجیش بێت دروست نییە جاری وا هەر کەسێک مۆبایلێک سەعاتێک قەڵەمێک شتێکی وردە ئەڵێ ماشەڵڵا چەند جوانە لا بیبە پێشکەشت بێت ڕووگیرێکی حراجێکەی ئەوشیان ڕووگیر و حراژەڵە بیبە بەڵام لە دڵی دەرناچێت ئەوە جایز نییە حتا نەک دەست بەسەراگرن بە ڕووگیرکردن و حراجکردن شتەکەی ببین ئەوە حەرام وە تاوان چونکم هەنێ خەڵک هەیە دێ ئەڵێ قەمسەڵەکەی بەرت جوانە بۆ نایدەی پێ سەعاتەکەی دەست جوانە تر ینی بە ناڕاستەخۆ سواڵە ئەمە پێوترێ سواڵی دیبلۆماسی سواڵی مسەقەخان ئەوە حەڕام ئەگەر لە ڕواڵزبا باڵا باشە بی بە پێشکەشت بەڵام لە ناخەوە لە دڵی دەرنەچوو ئەوە حەڕامە و جایز نییە وليس لعرق ظالم حق کەسێک بە زوڵم و ستەم دەچێت دارێک دەچێنێت لە ناو ماڵی کەسێکە یا لە ناو زەوی و زەرعاتی کەسێک هیچ حەقێکی نییە چی لە ناو ماڵەکەی دارێک بچێنی لە ناو زەوی و زارەکەی دارێک بچێنی بڵێ بەرهەمەکەی بۆ منە یاتیم لە زێر سێبەری دارەکەم دانش فتیوا چون ئەوە تەعدا لە حەقی خەڵک دروست نییە ومن زرع فی ارض قوم بغیر اذنهم فلیس له من الزرع شیء کابرایەک بۆ نمونە دە دۆنم زەوی هەیە کەسێک لەو لاوەتی بۆ خۆیەتی تەنێ گەنم ئەوشێنە لە ناو زەوێکان جوو دەکا و خەڵەو فەرمانی وەشاندۆ بێ ئەوەی خاوەن زەوی هەر ئاگایشی بێ ئەوە هیچ شتێکی بۆ نییە لەو زەرعات ومن غرس في أرض غيره غرسا رفعه ئەگەر کەسێک دارێک بچێنێت ئەوا دارەکەی هەڵئەکەنێت و ئەیباتەوە. ئەی ئەگەر کەسێک هات تەنێ گەرمی لەناو زەویەکەی تۆ وەشاند، چۆن ڕێگەکەون؟ پارەی تەنە گەرمەکەی ئەدەیتێ و جووتەکەی ئەدەیتێ و بۆ خۆت بڕۆ. بەرهەمەکەی بۆ کێ؟ بۆ خاوەن زەویەکەی. بەڵام ئەگەر دارێکی چاندبوو، مادام دارەکە دەتوانێت هەڵیکەنێ بیبە لەناو زەوی و زاری خۆی بیچێنێت، زەرەری پێناگا، دارەکەت هەڵکەنە و بیبە. ولا يحل الانتفاع بالمغصوب دوکانێک زەوت کرابێ خانوێک زەوت کرابێ قەمسەڵەیەک سیارەیەک شتێک کابرا دەستی بەسەرا گرتۆ نایداتەوە حرامە بەکاری بێنێت سوودی لێ ببینێت بە هەر شێوازە لە شێوازەکانی سوودبینی لە بەرەی ماڵی خەڵک باشترین کۆیلەیەک کە ئازاد بکرێ ئەوەیە کە لە هەمووی بە نرخترە چون نرخی کۆیلەش جیاوازە یوا هەیە گورج و گۆڵە ئیشکەرە قەد و باڵای جوان و گونجاوە لەبارە بۆ خزمەتکردن نرخەکەی گرانتر بێ ئەوە ئەجر و پاداشتەکەی زیاتر و چاکترە شەرع هانی داوە بۆ ئازادکردنی کۆیلە تەڕغیبەن یانی هاندی داوە کەبچی کۆیلە ئازاد بکات کەسێک کۆیلەیەک ئازاد بکا خۆی ئازاد ئەکا لە ئاگری دۆزەخ بڕۆ یەک کۆیل لە کۆیلایەتی ئازاد بکە خۆتی پێ لە ئاگری دۆزەخ ئازاد بکە ماشڵ ئەوە ناجری زۆر وەچەنەها وەسائلیشی داناوە لە کەفارات لە کەفارات بۆ ئازاد کردنی کۆیلە بۆ نمونە کەفارەی قەتی خەتا کەفارەی ظهار کەفارەی یەمینە فتحریر و رقبە لە چەند شوێنێک لە قورئاندا هاتوو بەڵام ئیسلام ئبطالی ڕقی نەکردو تەجمیدی نەکردو هەنێک لە کۆلکە خوێنەوارەکان، کۆلکە شەهادادارەکان تێن لە بەرامبەر هەزیمەیەکی نەفسی بەرامبەر بە کافر و عەلمانیەکان دەڵێن ئیسلام عتق و کۆیلایەتی وشک کردووە و کۆتایی پێهێناوە وانی حتا وەکو ئیسلام و کوفر هەبێ حتا وەکو جیهاد هەبێ ڕقیش هەیە والجهاد ماض إلى يوم القيامة و تاوەکو قیامەت دێ جیهاد هەیە تا جیهاد هەبێ ڕقیش هەیە کۆیلایەتی هەیە شا ئەمە شا ئەبا منابا هەر کەس دەیەوێ دەیەوێ کەس ناوێ ناوێ بۆ خۆم چێ کابراوتی ئاو سارد ئاو زەل بدە ئەو ئیسلام تۆ نابێ خەڵکێک دێ ڕەخنە لەما بدێت ئەڵێ چۆن ئەبێ ئینسان بکرێ بە کۆیلە ئەڵێن خی گەورە تەشریعی کردو سەمیعنا وأطعنا خوای پەروەردگار تەشریعی کردو حەڵاڵە بەڵام کەسێک کە کرا بە کۆیلە چۆن مامەڵەی لەگەڵ ئاکرێت ئیسلام کۆمەڵی حەق و حقوقی بۆ کۆیلە داناوە و کۆمەڵێک ڕێگەیشی داناوە بۆ ئازادکردنی کۆیلە بەڵام بنەبڕی نەکردو ئەوانەی کە ئەڵێن ئیسلام ئەمەی تەجوید کردو ئیبتاڵ کردو بنەبڕی کردووە بۆ ڕینان کەوتوونەتە ژێر تەئثیرات و ئەزمەیەکی نەفسییەوە دەیانەوێت بێدینەکان مولحیدەکان عەلمانیەکان ڕازی بکەن ئەگینا هیچ بەڵگەیەکیان بەدەستەوە نییە کە ئیسلام ئەوەی هەڵۆشان دەبێتەوە حتا لەم شەوانە یەکێک لە بەناو دکتۆر و پرۆفیسۆرەکانیان هێنابوو لە یەکێک لە کەناڵەکانە ئەیوت ئەوە نییە لە چەندین دەقی شەرعی قورئان و سوننەتا باسی عتق رقبە ئەکات کەواتە رقبە هەیە بۆیە عتق کرد ئەوی دوو مەرحەلەیەکی ئینتیقالی بوو ئیسلام بۆ ماوەیەکی کاتی ڕێگەی پێداوە دواتر تەجمیدی کردو بنەبڕی کردو هەڵی وەشاندوتەوە عید بۆ نمونە کاتێ کە پەرلەمان بڕیارێک دەرئەکات لەوەتەی کە دەری ئەکات بڕیارەکە دەرئەکرێت دوای دوو مانگ ئیعلان ئەکرێت لە جەریدەی ڕەسمی ئەو وڵاتە لە ماوەی ئەو دوو مانگەیە ئەگەر کەسێک مخالفەیەکی ئەو قانونەی کرد کە پێوترێ مەرحەلەی ئینتقالی بە تاوانبار ڕەقەڵەمەدرێ لای قانونەکان نەکرد چون قانونەکە بڵاو نەکراوەتەوە بەڵام نەک وەکو کۆیلە حڕە مەتەلەن کەسێک کەنیزەکێک یا عەبدێک ئازاد بکات لە کۆیلایەتی دەربازی بکات بەڵام خزمەتی بکات و یارمەتی بدات و بەردەسی بۆ بکات یا شاگردی بۆ بکات ئەوە هیچی تێدا نی بەڵێ ئا ئەڵێ خزمەتم کە یا خزمەتی مێردەکەم کە شاگردی یا ئیش لە لای من بکە ئاسایی عفوا ومن ملك رحمه عتق عليه ئەگەر کەسێک لە خزمەکانی خۆی کڕی یان دەستی کەوت یعنی کەسێک دەچێت باوکی خۆی دەکرێت دایکی خۆی دەکرێت برای خوشکی ڕەحمی خۆت نابێ وەکو کۆیلە لەلای تۆ بێ لەگەڵ ئەوەی کە کڕیت یەکسەر ئازادە یعنی کەسێک بۆ نمونە خۆی ئازادە دایکی کراوە بە کۆیلە براکەی خوشکەکەی خاڵی مامی پوری دەیبینێ لە بازاڕە ئەیکڕێ دەڵێ بۆ لە لای خەڵکۆی لەوێ با لە لای من کۆی لەبێت لەگەڵ ئەوەی کە پارەی پێدا یەکسەر ئازاد دەبێت وإلا اعتقه الإمام أو الحاكم عفوا ومن مثل بمملوکه فعليه اعتقه کەسێک کە جەستەی کۆیلەکەی تێکدات لوتی ببڕێ گوێی ببڕێ پەنجەیەکی ببڕێ شوێنێک لە لەشی ببڕێت یان لێی بدات وەکو لە حەدیثەکان ئەو لەطەمە کەسێ بۆکسێ بدا لە کەس لە کۆیلەکەی ئەوا پێویستە ئازادی بکات ئەگەر خۆی ئازادی نەکرد لە عقوبەی ئەوەی کەوا عەزێتی پێگەیاندووە زیانی بە کۆیلەکە گەیاندووە بێ لە بەرامبەرەوەدا ئازادەکات ئەگەر خۆی ئازادی نەکرد وئیلا اعتقه الامام او الحاکم یعنی پێشەوای مسلمانان یا حاکم و فەرمانڕەوای مسلمانان بە ئیجبار پێی ئازادەکات ومن اعتق شركا له في عبد بۆ نمونە سێ کەس پێکەوە کۆیلەیەکیان سندووە پار شەریکن تیایە یەکێک لەو سێ کەسەڵە من بەشەکەی خۆمم لەم عەبدە ئازاد کرد دەست لە بەشەکەی خۆم هەڵەگرم با بۆ نمونە عەبدێکیان کڕیوە بە سێ ملیۆن دینار یەکێک گیان دەڵێ من یەک لە سەرسی ئەم عەبدە ئازاد بێت پارەم نیە دوو شەریکەکەی ترم ڕازی بکەم و پارەیان دەمێ بۆی ئەوانیش دەسی لێ هەڵگرن و ئازاد ببێت ئەگەر نا ئەو عەبدە تەنها ئەو بەشەی کەوا لێی ئازاد کرا و ئازاد دەبێت وەستەسعە العەبدو داوای لێ ئەکرێ بچێ هەوڵدا و تێ بکۆشەریش و کار و کاسبی بکات پارە بۆ خۆی پەیدا بکات بێت ئەو دوو بەشەکەی تریشی واصل بکات ملکەکەی واصل بکات و ئازاد ببێت ولا يصح شرط الولاء لغير من اعتق جگە لەو کەسەی کە عەبدێ کویلێک ئازاد ئەکات بۆ خاوەنەکەی نیە بڵێ ئەوێت دۆستایەتی و پشتگیری و کەسایەتیت بۆ من بێت وەکو لە حەدیثەکەی بەریرەدا هاتو کاتی عایشە ڕزای خۆی گەورە لە بگەرێکی و ئازادی بکات سیدەکەی خاوەنەکەی و تێبێ وەلا ئەد بۆ ئێمە بێت کە بریتە لە وەکو کەسی خۆتی لێ دێت جاری وهەیە ئەو کۆیلەیە هیچ کەس و کارێکی نییە ئەبێتە کەسی تۆ ئەمەش لە مەسەلەی میراتا دەوری هەیە یانی ئەگەر کەسێک مرد هیچ وارسێکی نەبوو ئەگەر کۆیلەیەکی ئازاد کردبێت ئەوە میراتەکەی بۆ کۆیلەکەیەتی یاگەرە و کۆیلێ مرد و هیچ کەسی نەبوو نە باوکی هەیە نە نە کوڕی هەیە نە کچی هەیە نە خێزانی هەیە نە باپیری هەیە نە مامی هەیە نە حامۆزای هیچ کەسێکی نییە ئەو پارەی هەیە هەیەتی درێ بەکێ ئەدرێ بەو کەسەی نە ئەدرێ بەو کەسەی کەوا ئازادی کردووە معلومە يعني درێتە مەولاکەی ويجوز التدبير ئەڵێ تدبير دروستە ئەوەتانێ کەسێک بە عبدەکەی ئەڵێ هەتاوەکو خۆم مابوو تۆ عبدی لای من بەڵام کە من مردم یەکسەر تۆ ئازادی ئیتر لەگەڵ ئەوەی کە مرد سیدەکە مرد عبدەکە بێتە ئینسانێکی ئازاد کۆیلەیەک ئەتوانێ بێت گرێبەستی خۆ ئازاد کردن لەگەڵ سەیدەکەیدا بکات بەرامبەر بە پارەیەک کە پارەکەی تەواو واصل کرد یەکسەر بێت ئینسانێکی حڕ بۆ نمونە کۆیلەیەک دێ بۆ لای سەیدەکەی ئەڵێ من دەمەوێت ئازاد ببم گرێبەستێکەکەین مەبلەغێک پارەت پێ دەدەم هەرچی کاتێ پارەکەم پێدای ئیتر منە بم ئینسانێکی حڕ ئەگەر خەیریان تیا بەدی کرا ئەوە پێویستە سەیدەکانیان ئەو گرێبەستانە قبولکەن هەرچی کاتێ پارەکەی بە تەواوەتی هێنا ئەو کاتە ئازاد ئەبێت فیصیر عند الوفاء حرا کاتێک کە پارەکەی هەموو تەواو واصل کرد ئەبێتە حڕ ويعتق منه بقدر ما سلم ئەگەر نیوەی پارەکەی دابوو نیوەی لەلا مابوو نیوەی حڕە نیوەی کۆیلێ وإذا عجز عن تسليم مال الكتابة عاد في الرق ئەگەر نەیتوانی هەموو پارەکە واصل کات دەستەوەسان و بێدەسەڵات بوو ئەوە دەگەڕێتەوە بۆ کۆیلایەتی او بتنجیزه لعتقها یان بڵێ ئەوە تۆ ئێستا ئازادیت یانی لەگەڵ مناڵ بوونەکەیە یەکسەر ئازاد ئەبێت بەڵام ئەسڵ ئەوەتانێک کە ئازاد نابێت ئیلا مەگەر بە مردنی بەس ممنوعە بفرۆشێت والله اعلم